و ئەسڵیش ئەوەیە کە جمعە دەکەن جمعەکە تەواوە و ئەو نوێژە نیوەڕۆ چوارکەعاتێک کە لە دوای جمعە دەیکەنەوە زیادەیەکە بیدعەیەکە براکانم هیچ بەڵگەیەکی لەسەر نییە جیاوازی نێوان فەرض و واجب چییە جیاوازی نیە براکانم ئللا لای هەندێ لە ئەهلی علم فەرض دەڵێن ئەوەیە کە بە نەسێک کە یفید و یەقین ئەمما وا تێبگەین کەوا فەرزەوەی کە خوا فەرزی کرد و واجبەوەی کە پێغمبەر فەرزی کردووە واجبی کردووە نەخێوانە ئەگەر بڵی خوای لەبەر خاتری قورآانی پیرۆز ئەم کارم بۆ ئاسان بکەیت قورآن سیفەتی خوایە دروستە دەرزی ئەگەر دەرزی مغەذی بێ بەڵێ ڕۆژوو دەشتێنێت بەڵام دەرزی عیلاج بێت مغەذی و مقەوی نەبێت ئەوە ڕۆژی پێناشتێت ڕۆژی دە دەرزیش لە خۆی بدا ئەگەر مغەدی نەبێ یا مقەوی نەبێت ئەوە یعنی شوێنی خواردن و خواردنەوەی بۆ نەگرێتەوە ئەوە پێی ناشتێت کەسێک لە ئەمریکایە و لە ڕۆژی جمعە لەوێ عوتڵە نییە لەو کاتە ئەو کەسە لە ئیشە ئایا دروستە نەچێت بۆ وتاری جمعە نەوەڵا دروست نییە نابێ براک پێویستە بچیت چۆن بزانین خی گەورە لەم مانگەدا لێمان خۆش بووە ئینسان کە هەڵسا بەو شتێک کە خوا لی دەوێت با دڵنیا بێ بەوەی کە خی گەورە بۆی دەوێت ئەو شتێک کە خی گەورە لی داوا کردووی و وعدێکی پێداویت کەوا بکەیت لێت خۆش دەبێت کە تۆ پێی هەڵسای دڵت ڕوون بێ و حوسنی ظنت هەبێ ان شاء اللە خوای گەورە لێت خۆش بۆ براک ڕۆژوەکانت بەجێ بگەیەنە بەو شێوازەی کە داوات لێ کراوە شەو نوێژەکانت نوێژی تەراویح بکە و زکری و یادی خوای گەورە بکە و با هەموو لاشەشت بە ڕۆژوو بێ نەک تەنها مەعیدەت بە بە چاو بە ڕۆژوو بین بە گوێچکە بە ڕۆژوو بین بە دەست و قاچمان بە ڕۆژوو بین بە دڵمان بە ڕۆژوو بین کە غل و حەقد و حەسەد و بە زمانمان بە ڕۆژوو بین غیبەت و قسەی غەڵەت و درۆ بهتان و نەمیمە نەکەین ئەو دڵنیا بێن شاء لە خی گەورە لێت خۆش بووە و و ڕۆژەکەشتی قبول کردووە ئەگەر کەسێک نەخۆش بێت یان هەژار بێت یان ناشیرین بێت یان کەم ئەندام بێت ئەوە دەگەیەنێ کە ئەو عەبدە شایانی ئەوەیە خواوای لێ کردووە یان تاقیکردنەوەیە هەردووچی براگیان لەوەیە شایەن بوو بێت خی گەورە وای لێ کردووە لە عقوبەی تاوان و لەوەشە خی گەورە بێوە دەرەجەی بەرزکاتەوە ریفعەت دەڕەجات چونکە پەروەردگار کە عبدێکی خۆی خۆشویست و ویستی پلەیەکی بەرزی بە نسیب بکات بەهۆی عیبادەتی خۆی ئەو عەبدە نەگەیشتە ئەو پلە بەرزە خوای گەورە بەڵا و مصیبەتی بەسەر دێنێ بۆی بۆی بکاتە کەفارەتی گوناه و ڕفعی دەرەجات و بگەێنێ بەو مقامە بەرزەی کە خۆی دەوێت بۆیە ئیدا ئەحب الله و عبدنی بتەلا ئەگەر خی گەورە عبدێکی خۆش بێ تاقی دەکاتەوە کەواتە نیشانەی خۆشویستنی خی گەورە وە لەوانەشە عقوو ببێت عقوبەکەش دیسا هەر خۆشویستنە لایەن خواوە خی گەورە بۆی هەڵنەگرتی بۆ قیامەت لە دنیادا چی کردی تاقی کردیتەوە بەوە کۆتایی پێبێنم لە وەڵامی ئەم سوالە قسەی گەنجێک بەسەرهاتی گەنجێک کە خەڵکی جدەیە ئەو گەنجە باز دەکا دەڵێ من تا بڵێ کەسێکی خراپ بوون بەرامبەر باوک و دایکم و کەسێک بووم ئاگام لە نوێژ و مزگەوت و عیباەتی خوانەوە و کەسێک بووم جگەرە چێش و کاری خراپم دەکرد دڵە باوکم دوعای لێکردم زۆر نەسیحەتی کردم زۆر لە دەستم دەیناڵان هیچ فیدەی نەبوو دوعای لێ کردم دەڵێ ڕۆژێکیان چوون بۆ مەسبەح بۆ یاریکردن کە ویستم سرە و لەسەر سەر خۆم هەڵدەم ڕێک سرم بە سەبەکە کەوت چیمەنتۆکە کەوت و کەوتمە ناو ئاوەکەوە ئاگام لە خۆم نەما تا ئەوەندەی منیان هێناوە لە خستەخانم حەبلی شەوکی ئەوە تێک چووە ئیفلیجە شەلەلە ئەو جارە دەماغیشی تێک چووە کە بۆ خۆی قسەکە باز دەکات دەڵێ عملیاتێک پێویست بوو بۆم بکەن لەبەر کۆمەڵێ نەخۆشی تریش کە بۆم دروست بوو بەهۆی ئەوەوە نەدەبووە بەنجم بکەن دەڵە واللهی عملیات کراوم ئەو پێستەی سەری من هەڵگیرا و بەبێ بەنج تەسەوری کە دەبێت چ عذابێک بێ دەڵێ بە بێ بەنج ئاوا بۆ خۆم دەیبینم دەڵێ بە زەوەندەی ڕوح نەچوە دەرەوە خی گەورە نەی کوشتم بەڵام ئێستا چی لێ دەرچوە لەسەر عربانەیە لەسەر کورسیەکی عربانەیە بەردەوام لە مزگەوتە دەورەی تحفیز قڕان دەکاتەوە خەڵک فێری قڕان دەکاتەوە لەگەڵ باوکی تا بڵی چاکە خی پەرۆدگار ئەوەی بەسەر هێنا بۆ چکە خۆی بۆ خۆی بۆ ئێمە باز دەکات دەڵێ شتی وەکو من خراپ نەبووە لەگەڵ باوکو دایکم بەرامبەر خوای پەرۆدگار خی گەورە ئەو کارە ساتی بەسەرێنا کەسێکی ئیفلیجە بەڵام دەڵە شکری خوا دەکەم ئێستا زۆر دڵخۆشترم لە جارانم کە ساغ بووم چکێستا دەڵ خخوای خۆم دەناسم ئەوەتە لە ماڵ و مزگەوتی خی پەرۆدگارم ئەوەتە لەگەڵ باوک و دایکم چاکم ئەلحەمدللا خۆم دۆزیەوە هەرچەندە لاشەکەم لە دەستچوو بەڵام خۆم دۆزیەوە انشاءله ئەهلی جەهنم نابم بەڵام پێشتر چۆم بوو کە لەش ساغ بوو کەواتە کەسێک کە خخوای گەورە تووشی نەخۆشی دەکە